تیۆری ڕێژەیی، لاپەڕە چل و سێ. تیۆرییە ڕێژەیەکەی ئاینشتاین بە هەردوو بەشەکەیەوە تایبەتی و گشتیەکەی کە لە ساڵانی 1905 بۆ 1916 دا داڕشتوون، شۆڕشێکی گەورەیان بەرپا کرد لە چەمکە فیزیاییە کلاسیکیەکان کە نیوتن بە پێشەوای ئەو چەمکانە دادەنرێت. شیکردنەوەو تێگەشتن لەو تیۆریانەش تا ڕادەیەکی زۆر قورسە و پێویستی بە بیرکارییەکی ئاست بەرز هەیە، بە جۆرێک کە لە ئاستی تێگەیشتنی هەموو کەسێکدا نییە، مەگەر زۆر ئاسان بکرێتەوە، کە منیش لەم نووسراوەدا ئەو هەوڵەم داوە تا بتوانم ئەو تیۆرییە سەیرە پێشکەش بە خوێنەری بەڕێزی کورد بکەم. پێویستی مرۆڤ بۆ دڵنیابوون لە بوون و پاراستنی قەوارەی خۆی و چاکترکردنی باری ژیان و گوزەرانی خۆی، وایان لە مرۆڤ کردووە کە گرنگی بدات بە لێکۆڵینەوە لە سروشت و گەردوون و تێگەیشتن لە یاساکانی و نهێنییەکانی ئەم بوونەوەرە. بیرۆکەی تێگەیشتن لەو گەردوونە پان و پۆڕە بە چەند قۆناغێکدا گوزەری کردووە. لەوانەش. لە قۆناغی سەرەتایدا زیاتر بنەما فەلسەفییەکان بەکار دەهێنران لە ڕاڤەکردنی دایەردە سروشتییەکان، وەک ڕاڤەکردنەکانی ئەرستۆ و ئەفلاتۆن و ئەوانی دیکە. لە قۆناغی دواتردا زیاتر بیرۆکەی میکانیکی زاڵ بوو بەسەر لێکدانەوەکاندا، وەک لە لێکۆڵینەوەکانی نیوتن و گالیلۆدا دیارە. دیاردە سروشتییەکان لەسەر بنچینەی جووڵەی ئامێرە سادەکانی وەک ڕەوڕەوە و بەرزکەرەوەکان لێکدەدرانەوە. ئەوەش هەموو لقەکانی زانستی وەک کارۆموگناتیزی و گەرمی و جوڵەی هەسارەکانی دەگرتەوە. هەموو ئەو دیاردانە لەسەر بنچینەی یاساکانی جوڵە ڕاڤە دەکران کە نیوتن دایڕشتبوون. ئەو شێوازی ڕاڤەکردنەش سەرکەوتنی باشی بەدەستهێناوە. لە کۆتا قۆناغدا زانستی داینامیکی دێتە پێشەوە. پاش ئەوەی کە ڕاڤەی میکانیکی دیاردەکان لە ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و پێنج دا دەگاتە چڵوپۆپێی و لە دواتریشدا و بەهۆی نەتوانینی بۆ لێکدانەوەی دیاردەی نوێی وەک توێژینەوەکانی خرۆشۆف و تاقیکردنەوەکانی مایکلسۆن و مۆرلی و هێرتز و ماکس پلانک ئەستێرەی ژیانی تیۆری میکانیکی بەرەو کزبوون چوو. لاوازبوون و کزبوونی ئەو تیۆرییە ناوەندە کۆنە پارێزەکانی بە جۆرێکی وا سەغڵەت کردبوو کە ئەوان ئەوەیان ناونا بە مایەپووچی زانستی. ئینجا ئاینشتان دێت بە خۆی و تیۆرییە ڕێژەیەکەی و گەلێک دۆزینەوەی دیکە. لە ساڵی هەزار و نۆ سەد و دوو دا ئاینشتان جاوی گێڕایەوە بە جووڵەی گەردەکانی ماددە بە گەرمی و سەلماندی کە ئەو جووڵەیە ڕاستەوانەیە لەگەڵ بەرزبوونەوەی پلەی گەرمیدا و لە ساڵی هەزار و نۆ سەد و پێنج دا ئاینشتاین ئەوەی سەلماند کە دەتوانرێت ژمارەی گردەکان لە یەکەی قەبارەدا دیاری بکرێت، ئەوەش بە پێوانی ئەو ماوانەی کە گردەکان دەیبڕن. ئەو تیۆریەش لەسەر دەستی زانای فیزیایی فەڕەنسی یوحەنا بران سەلمێنرا و پاشتریش دیاردەی جوڵەی بڕاونی چووە ڕیزی ئەو سەلماندنانەی کە ڕاستی تیۆریەکەی ئاینشتاین دەردەخات. ئەوە زانراو بوو کە بۆ پەیداکردنی گەرمی بە ئاسانترین رێگا ئەوەیە کە تەلێکی کانزا بخرێتە بەر سەرچاوەیەکی گەرمی، ئیتر وردە وردە ئەو تەلە گەرم دەبێت و بەرزبوونەوەی پلەی گەرمی رەنگی تەلەکە دەگۆڕێت لە سوورەوە بۆ زەرد و بۆ سپی. تا هاتنی ماکس پلانک کەس نەیتوانی ئەوە لێکبداتەوە، بەڵام ماکس پلانک ئەو دیاردەی لەسەر ئەو بنچینەیە لێکدایەوە کە ئەو وزەی لەو تەنە گەرمەوە دەردەچێت بە شێوەی بەردەوام نییە بەڵکو بە شێوەی یەکەی پچڕپچڕە و جیاجیایە کە بە هەر یەکەیەک لەوانە دەوترێت کوانتا. بۆ ئەوەش هاوکێشەیەکی بەناوبانگی داڕشت کە بریتییە لە، E یەکسانە بە hU، کە E وزەی کوانتاکانە و H نەگۆڕێکە بە ناوی نەگۆڕی پلانکەوە کە نرخەکەی دەکاتە شەش پۆینت شەست و سێ زەڕبی دە توان ناقس سی و چوار جوول چرکە، U-ش لەرەلەری کوانتاکانە ئەنجامەکانی دۆزینەوەکەی پلانک لە ساڵی هەزار و نۆ سەد و پێنج دا دەرکەوت، کاتێک ئاینشتاین بە خۆی و تیۆرییەکەوە ڕوونکردنەوەی زیاتری دا بەو دۆزینەوەیە. لە کاتێکدا پلانک هاوکێشەی ڕووناکی داڕشت، بەڵام ناڵێت کە ڕووناکی چییە. بەڵام ئاینشتاین دەری دەخات کە هەموو شێوەکانی وزە کە لە بۆشاییدا بڵاو دەبنەوە بە یەکەی جیاجا بڵاو دەبنەوە کە ناوی کوانتای لێنراوە و ئاینشتاین سەبارەت بەو یەکانەی ڕووناکی ناوی فۆتۆنی لێناوە. هەروەها ئاینشتاین توانی کە دیاردەی کارۆ ڕووناکی لێک بداتەوە کە لە ساڵی هەزار و نۆ سەد و دوو دا دۆزرایەوە و هاوکێشەیەکیشی بۆ داڕشت کە بە هاوکێشەی کارۆ ڕووناکی دەناسرێت و هەر بۆ ئەوەش خەڵاتی نۆبڵی وەرگرت. تێبینی، لەسەر وشەی کارۆ ڕووناکی پەراوێزێک هەیە بەم شێوەیە. دیاردەی کارۆ ڕووناکی، بریتییە لە دەرچوونی ئەلکترۆن کە بە ئەلکترۆنی ڕووناکی دەناسرێت لە ڕووی فلزێکەوە، کانزایەک، کاتێک ئەو ڕووە بە ڕووناکییەکی لەرە لەر دیاریکراو ڕووناک دەکرێتەوە.